چیرۆکی سکاڵای دەشتەکێک لای معاویە لە دەست مەروانی کوڕی حەکەم. شەهرەزاد و تێجێڕنەوە ئەی شار شەهرەیار پاشای بەختیار خاوەنی بڕیار مەعاویەی میری مسلمانان لە شوێنێک لە دیمەشق دائەنیشێ کە ئەو هۆڵە لە هەر چوار لایدا پەنجەرە ئەبێ پەنجەرەکان کراوە ئەبن چونکە ئەو ڕۆژە زۆر گەرم هەوا وەستاو ئەبێ معاویە لە پەنجەرەکەیەوە کە سەرنجەدا عربێکی دەشتەکی بەو گەرمایە بەرەو ماڵەکە دێت ئەویش بە دەوروبەرەکەیڵێ بڕوانن ئەو داماوە بەم گەرمایە و بە پێپەتی چۆن ئەڕوە ئادەی یەکێک لە بەردەرگا چاوەڕوانی بکە مەرج بێ داوای هەرچێک بک بۆی جێبەجێ بکەم گەرستەمیشی لەگەڵا کرابێ تۆڵەی بۆ بکەمەوە دوای کەمێک دەشتەکەی هاتە بەردەرگا و دەرگاوان کردێ ژوورەوە معاوێ پرسی لە کام تیرەی دەشتەکی وتی لە تیرەی بەنی تەمیمم دیسان پرسی بەم گەرمایە بۆچی هادووی دەشتەکی وتی پەنام بۆ هێنابی معاوێ پرسی بەرامبەر بەچێ وتی بەرامبەر بە مەڕوانی کوڕی حەکەمی سەرکارت ئەم شعرەشی بە معاویەدا هەڵدا معاویە خاوەن چاکە و بەخشندە زانا و پێگەشت و باڵای نان بدە تا سەری دنیام لێنەهاتەیەک لای ئێوە نەبووم بە پەناهندە وا تووشی کردوم مردنم باشە ئا لەو زۆردارە حەقم بسەندە سعادی برد و بوو بە دوژمنم ماڵی شێواندم ئەو دەوڵەمەندە کە معاویەم شعری لێبیست و دەشتەکی گڕ لە زاری ئەباریوتی بەخێراتی تو ئستا بەسەرهاتی خۆتم بۆ بجڕەوە دەشتەکی وتی ئەی میری مسلمانان کابراایەکی خاوەن ماڵ و خێزان بووم خاوەن سامان بووم بێدەنگ و بێکێشە بووم بێخەم و سەر ئێشە بووم ئەم ساڵ بۆ من شوم بوو هەرچی سامان و چوار پێم هەبوو خوا بردیەوە بۆ خۆی و هەژار کەوتم کارگەشتە ئەوەی بووم بە ئەرک بۆ خزمان و کەس و کارم کە خەزورم بەم حاڵەی منی زانی هاتە سرم و شەڕی پێگیڕام و کچەی خۆی لێ سندمەوە منیش ناچار پەنام برد بۆ مەروانی کوڕی حەکەمی سەرکارت و سکاڵام لە خەزۆرم کرد ئەویش نردی و خەزورمیان هێنا کە هات لە بەردەم مەرواندا نکۆڵی لێکردم وتی نایناسم منیش ناچار بووم وتم سوعادی ژنم بان کە بە ئەو قسە بکە بابزانم چۆن ئەم خەزورە من ناناسێ نردی بە شوێن ژنەکەمدا کە هاتە ڕوو مەروان سەرنجیدا جوان بوو زۆری بەدڵ بوو شەهرەزاد وتی کابرای دەشتێکی دوای کەمێک بێدەنگی وتی گەورم هەروەکو لە بانێکەوە بەرم بدەنە خوارەوە بوو بە بەرچاوی منەوە بە خەزورەکەمی وت ئەم کچەت بدە بە من با لەسەر هزار دینار و دههزار درهم مارەی مارەی بکەم من ئەبمە زامنی و لەم کابرا دەشتەکیە ڕزگارتانەکەم خەزۆرم قسەکەی مەروانی پەسەند بوو ئەم جامەروان وەکو شێر هەڵمەتی بۆ هێناموتی هەر ئێستا سعات تەلاق بدە منی ژوتم تەلاقی نادەم ئەمجا فەرمانی دا بە پیاوەکانی ئەوانیش کەوتنە ئەشکەنجەدانم هێندەیان لێدام ناچار تەلاقمدا ئەمجا فەرمانی دا لە زیندانیان تون کردمەوە سێ مانگ زیندان کرام تاکو کاتی شەرعیش نەکەم تەوا بوو ئەمجا ئەو بێویژدانە ژنەکەمی مارە کردەوە و منیشی ئازاد کرد ئێستا هانام بۆ تۆ هێناوە حەقم سندە ئەم شیعرێکی وت دڵی من بۆی سوتاوە کڵپەی لە گیانم داوە یەک پارچە دڵ گڕکانە و دکتۆر سەری سوڕماوە کە چاو فرمێسکە ڕێژێ هی دڵە بۆی سوتاوە بێکەسم پەنام بۆ خوا و بۆ خەلیفە هێناوە کابرای دەشتەکی کەوتە دانە چیڕە و بورایەوە و کەوتە زەوی کە معاویامێ بیزوتی کوڕی حەکەم سنووری ئیسلامی بەزاندووە زۆرداری گەشتوەتەوەی پەلاماری ژنی مسلمانان بدا ئەمجا کە بینی خەڵکەکە دەشتێکێکیان بە ئاگا هێناوەتەوتی ئەی دەشتەکی بەسەرهاتی لەم جۆرەم هەرگیز نەبیستووە ئەمجا داوای کاغەز و قەڵەمی کرد بۆ مەروانی نووسی بیستومە دەست درێژیت کردوتە سەر مافی هاوڵاتیانت سنووری ئاینت بەزاندووە پێویستە والی چاو دابخا لە ئاستی حەز و ئارەزوەکانیدا سەرزەنشتی کردەوەی خراپی خۆی بکە ئەمجا ئەم شعرێشی بۆ نووسی کارێکت لایە خۆت پێی نازانی تۆ بە خوددایە لە پیاوی زانی لاوێک هاتەلام بەدەم ناڵەوە غەمبارە غەمبار چۆن لی بڕوانی سوێندم خواردووە حەقی بسێنم نەفەوتێژن و ماڵ و سامانی گەر بێت تاوان بوو تۆ زۆرداری بوویت بەسەر تا نەڕوە وا بە ئاسانی ئەم جا نامەکەی پێچایە و مۆری شاهانەی لێدا و کەمیت و نەسری کوڕی زوبیانی بان کرد و ڕایسپاردن نامەکە ببەن بۆ مەروانی کوڕی حەکەم ئەمجا مەروان وەڵامی نامەکەی بۆ مەعاویە نووسیەوە تیا هاتبوو پەلەم لێمەکە میری مسلمان وا سوێندەکەتم خستە سەر چاوان حەزم لێ کرد و زۆر بە حەڵاڵی چۆن ئەبمەزانی ئەی میری میران نامەکەی مۆر کرد و دایە دەست دوو تەتەرەکە تاکو بیگەن نەدەست خەلیفە معاویە ڕۆژی دواتر سەفەریان کرد کە گەشتن نامەکەیاندا دەستمەعاویە ئەویش کە خوێنیەوە بزێگرتی وتی زۆر چاکی کردووە فەرمانەکەی جێبەجێ کردووە لە وەصفی ژنیشدا شارەزایە خەلیفە داوای کرد ئەو سعادە ببینێ کە بۆیان برد بەڕاستی تابڵێی جوان و نایە بوو سەرنجیدا زۆر ڕەسا و زمان پارا و گونجاوە ئەم جاوتی دەشتەکێکەشم بۆ بێنن کە هێنان غەم و پەژارەتێکی شکاند بوو داکەوت بوو معاوێ پێوت ئەگەر سێ کەنیزەکت بدەمێ و هێشتا کچ بن ڕازاو و جوان و خرپن هەریەکان هزار دیناریشی لەگەڵدا بێ لە خەزێنەی دەوڵەتیش ساڵانێکی باشت بۆ بڕمەوە پێی دەوڵەمن ببی ئەم سعادەم ئەدەیتێ دەشتەکی هەناسێکی قوڵی هەڵکێشاو کەوت کە مەعاوێ پێیوا بوو مردووە کە باگاتەوە ئەو هەستایەوە مەعاوێ لێ پرسی ئەوە چیتە دەشتەکی وتی کەمەروانی کوڕی حەکەمی والی ستەمی لێکردم هانام بۆ تۆی خەلیفە هێنا ئەی باشە ئەوە تا تۆی شتم لەکەی هانا بۆچی تر ببم لەستەمی تۆ ئەمجا وتی بەو خوای ڕۆحی هەمومانی بەدەستە تەختی شەهانەی خۆت و هەموو سامانەکەتم بدەیتێ بەدەست خۆم بێ نای گۆڕمەوە بە سعات معاویە کە چارەی نەماوتی کەوابوو با سعات خۆی هەڵی بژێرێت شوبکا بەچێ سعات لای تۆوە تەلاق دراوە لای مەروانیشەوە هەر تەلاق دراوە کابرای دەشتەکی وتی لاریم نییە با سعات خۆی مێرد هەڵبژێرێ معاویە ڕووی کردە سعاد وتی بارەزوی خۆت من هەڵ ئەبژێری بە تەختی شاهانە و ئەو هەموو پارە و سامان و ئەو دەسەڵات و سلتانە یان مەروان ئەو پیاوە غەددارە زاڵم و زۆردارە یان ئەم دەشتەکێ برسی و هەژارە داماوە بێ پارە ژنەکە ئەم شعرەی وت هەرچەندە برسی و زۆری شەژارە سەردەستەی خزم و هەم کەس و کارە خاوەنی تاج و مەروانی سەرکار ناگەنە تۆزی پێی ئەم نەدارە ئەم جا سعادوتی بەو خوایە من نەمخسۆتە بەرتانی زەمانە نەهێشتومە زەمانە غەدری لێ بکە من هاوڕێیەکی کۆنی مێردەکەمم لەبیری ناکەم ئەرکی خۆمە لە خۆشی و ناخۆشیدا یارمەتی دەری بم معاویە سەری سوورما لەم وەڵامە جوانە ئەم جا دەشتەکی دەستی سعادی ژنی گرت و ڕێی ماڵەوەی گرتەبەر شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەوی شەش سەد و نەوەت و چوار. چیرۆکی حسێنە ڕووتە لە بەردەم هارو نەڕەش ئەنێرێت بە شوێن ئەسمعی و حسێنە ڕوتەدا کە دێن پێیان ئەڵێ قسەم بۆ بکەن حسێنە ڕوت تۆ لە پێشەوە دەست پێ بکە حسێنی ژەڵێ بە چاوان ئەم جا دەست پێکاتوەڵێ قوربان ساڵێکیان سەفرم کرد و بەرەو شاری بەسرە غل بوومەوە تاکو ئەو قەسیدەی کە بەسەر محەممەدی کوڕی سلەیمانی ڕەبیعیدا هەڵمدا بوو بۆی ببم کە گەشتم خوا هەڵناگرێ زۆر ڕێزی گرتم و قەسیدەکەی لێوەرگتم و لای خۆی داینام ڕۆژێکیان لێوە چوومە دەرەوە و ڕێی مەهالی بەم گرتە بەر دنیا گەرم بوو منیش زۆرم تین و بوو چوومە بەردەرگایە و لێمدا تاکو چەند قومێک ئاو بخۆمەوە کەنی زەکێک هات کە کراسێکی گۆڵناری لەبەردا جبەیەکی سەنمایی بەسەردا لەبەر کردبوو ملی بە موروی زێڕی سوور بە نێوان دوو مەمکیدا شۆڕ بووبوونەوە سەرپۆشێکی ئاوریشمی بە نێو چاواندا بەست بوو کە دڵێ سەد دڵ حەیرانی ئەبوو بە داڵانی ماڵەکەدا ئەهاتووە چوو منیش سڵاوم لێ کرد قوربان ماڵ و داڵان و کۆڵان یەک پارچە بوو بە بۆنی مسک بە زمنێکی خەمۆکی و دڵ بە پەژارە وەڵامی دامەوە ئەمجا وتم، کابرایەکی پیرم تینوومە، گۆزەیە ئاوم بۆ بێنە خێری خۆت. ئەمی ژووتی پیرە گیان کۆڵم لێ بدە نام پەرژێتە سەر نان و ئاوی تۆ. پرسیم خێرە خاتونەکەم وتی خێری چی کابرا یەکێکم ئەوێ کە منی ناوێ لەگەڵم خراپ و بێویژدانە. ئەم جاوتی نابینیت ئێستا چاودێری مل ئەستورێگەکەم تاکو و بیبینم منی ژوتم تۆ بڵێ لەم دنیادا هەبێ حەزە تۆنەکە کچەکەوتی بەڵێ آخر ئەو لاوە هێندە شۆخ و شەنگ و قۆزە نەبێتەوە پرسییم باشە لەم داڵانەدا بۆ هۆستاویت وتی چاوەڕوانی ئەەکەم کەمێکی تر بێرەداڕوە منیش تێر تێر سەیریەکەم ئەزانیت کە خۆر هەڵدێت و تیشکی بەسەر دیوارەکانی ماڵیدا پەخشە بێت وازانم ئەوە خێرا چاوە جێڕم خەمی ئەوەمە جارێک کە بینیم لەگەڵیدا ڕۆحم لە جەستەم بێتە دەرەوە منی ژوتم ئەو ڕنگ زەردی و خەمۆکێت هی ئەوەیە پێتەوە دیارە باشە تۆ خەڵکی ئەم شارە خۆشەی بەسرەی چۆن ئاوا توش بوویت ئەژوتی بەڵای ناگەهان بوو کوڕە بەسەرهاتی ئەو من زۆر سەیرە بۆ ئاهەنگی نەورۆز کۆمەڵێک کەنیزەکم بانگهێش کرد بوو لە ناویاندا کەنیزەکێکی تیا بوو لە سەیرانەوە هاتبوو کاتی خۆی لە عمان بەهشتا هزار درهان فرۆشرا بوو ئەم کەنیزەکە زۆر بە من معجیب بوو حەزی لێکردم و پێکەوە پێش نان خواردن چەند پێکێکمان هەڵدا کە سەری گەرم بوو مەز بوو کەوت تەیاریکردن لەگەڵم منیش بێدڵی ئەوم نەکرد و یاریم لەگەڵە کرد لە پرێکدا ئەم کوڕی کە ئێستا چاوەڕوانیەکەم هاتە لامان کە ئەم یاریکردنەی ئەوی بینی لەگەڵ من هەروەکو نۆمایەکی سرک سڵەمیەوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. کە ئەم لاوە ئەم دەستبازیەی لە کەنیزەکەی سەیران و من بینی تووڕە بوو چووە دەرەوە ئیتر لەو ساوەکەوە سێ ساڵی ڕەبقە من داوای لێبوردنی لەکەم و ئاشتیەکەمەوە بێسوودە و لێم تۆراوە نەقسێکم لەگەڵەکە نەڕویەکمەداتێ نەنامەیەکم بۆ ئەنووسێ نەکەم و نەزۆر هیچم لێ نابیستێ منیش پرسییم ئەم لاوە عەرە بەیان عجەم کچە لێم تووڕەبووتی تۆ هێڕیت یان چی؟ ئەو لاوە ئەڵی مانگی چواردەیە لە هیچی کەم نییە بێ خەوشە تەنیا عیبی ئەوەیە پشتی کردوەتە من منیش پرسییم ئەمە ناوی چییە وتی چی لە ناوی ئەەکەی وتم تەقەلا دەم بیبینم بۆ ئەوەی قایلی بکەم بە یەکتر بگەن و بتبینێ ئەوی ژوتی بەمەرجێک دوعاکی ڕقعی بۆ ببەی وتم بەڵێ باشە ئەم جاوتی ناوی زەمرەی کوڕی مەغیرەیە باب و سەخا بەناوبانگە کۆشکەکەی لە مەربەدا بانگ کردوتی قەڵەم و کاغەزم بۆ بێنن لەگەڵیدا چوومە سەرەوە لی دانیشت و منیش لە بەردەمیدا هەردوو مەچەکی بە بازنگی لێ هەڵکرد تاکو بنووسێ دەست و مەچەک تەڕ و پەمەی و ناسک دڵی پیریشی داڕخورپاند نووسی گەورم نزاکەم ئەخەمە سنگی نامەکەمەوە بمبورن بزانە گەرخوا نزا و پاڕانەوەی منی پەسەند بواە ئاوا لێم جیا نەبوویتەوە و پشت تێناکردم چونکە هەموو پاڕانەوەم لەخوا ئەوە بوو لێم نەتۆرەیت تەنانەت بەڕەوایشت نەزانی کە کارەکەرێکت نامەیەک بنووسێ ئێستاش هەموو ئاواتەکەم بووە بە بینینت لەو کاتانەدا کە بەبەر دەرگاکەمدا تێپەڕی زۆر سپاستەکەم ئەگەر وەڵام بدەیتەوە نامەکەم لێ وەرگرت و لێمدا ڕۆشتم چوومە بەر دەرگای محەممەدی کوڕی سولەیمان سیرەکەم کۆڕەکان گەرمە هەموان پاشا و میرانن دانیشتون هەرزەکارێکم لە ناویان دابینی زۆر شۆخ و شنگ جوان بوو منیش کە پرسییم ئەو لاوە چێوتیان زەمرەی کوڕی مەغیرەیە بە سەرسوڕمانە وتم بەڕاستی ئەو کچە جوانە ناحەقی نییە عاشقی بووە دواتر خۆم ئامادە کرد و ڕوم کردە مربەت چوومە بەر دەواازەی کۆشکەکەی دوای کەمێک لەگەڵ کۆمەڵە خەڵکێکدا گەڕایە بۆ ماڵ هەر کە بینیم هانام بۆ برد نزا و پاڕانەوەیەکی زۆرم بۆ کرد و نامەکەمدا دەست هەر لەوێدا خوێندیەوە ئەم جاوتی مامە کەم ئەو کچەم گۆڕیەوە بە یەکێکی تر ئەتەوێت چاو پێکەوێ وتم بەڵێ هەر لە بەر دەواازەی ماڵەکەی و باین کرد یەک کچ هاتە دەرەوە زۆر بە ناز و خۆبادان ڕۆیشت ئەویش نامەکەی دا دەست وتی خۆت وەڵامی بدەرەوە کە کچەکە خوێندیەوە ڕەنگی زەرتەڵگەراوتی پیرە لای خوا تۆبە بکە بۆ ئەمەی بۆت هێناوین ئەمجا ئەی میری مسلمانان بە بێسوود گەڕامەوە کە چوومە بۆ لای کچەی خاوەن نامە ڕێزی گرتموتی ها شێر بوو دیان ڕێوی چیت کرد وتم لە بێ ئومێدی زیاتر هیچم نەهێناوەتەوە کچە وتی گوێ مەدەرێ ئەی دەمە دەست خوا ئەم جا بانگی کرد پێ دیناریان پێم بەخشی هاتمە دەرەوە دوای چەند ڕۆژێک گەڕامەوە هەمان شوێن سیرەکەم بەردەرگا پڕە لە کوڕوکاڵ و چەند سوارە چاوەڕێی زەمرن کاتێکە برسمەڵێن کە سوکاری زەمرن هاتونە تەخوازبێنی کچە جوانەکە منیش چووم دوور بە دوور کە منی بینیوتی مامە پیرە سیر بکە سەرنجمدا ئەوە دوعای ڕقاکەیە منیش زۆر سوپاسی خوام کرد کە ئەو کچە جوانەی باواتی خۆی گەیاند و بەدڵی خۆی شووی کرد بە خۆشەویستەکەی خۆی ئەمجا دەستی گرتم و بردمی ئەو دیاریانەی پیشاندام کە زەمرە بۆی هێنابوو کە بە مەزەندەی من بایسی هزار دینارە بوو هارون ڕەشید وتی بەڕاستی زەمرە دەست پێشخەری کرد ئەگەر نامنیش بیرێکم لێکردەوە ئیدی هەمووان دەستیان کردە پێکەنین شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. باوباران و بۆ ڕفتێکی سەخت بوو ئاسمان ئەدوت کونەی سەر بەرەو ژێرە شەستەیە کرد پڕۆچڵ پاو بە جۆرێک بوو ڕێ لە ڕێبوار بڕی بووەوە منیش خۆم بە تەنیا بووم و خەوم زڕا بوو خزمەتکارەکەم بان کردوتم شتێکم بۆ بێنە سەرقاڵم کە ئەویش دوای کەمێ خواردنی بۆ هێنام لەگەڵ هەندێک خواردنەوە لە پەنجەرەیەکەوە سەیری دەرەوەم کرد بارانیش هەر بەلێزمە بوو کەنیزەکێکم بیرکەوتەوە کە هی کوڕانی مەهدی بوو لە ئاواز و گۆرانی ئەزانی لە دڵی خۆم داوتم بەخوا ئەگەر ئێستا لای من ئەبوو ئەم شەوە درێژەم کورت هەبووەوە ئەم دڵە ڕاوکەیشم لەبیرە چووەوە لە دڵی خۆم داوتم هەندێک جار ئەندێشەی مرۆڤ هەرزوو ئەبێتە ڕاستەقینە من لەم بیرکردنەوەی دابووم لە دەرگادرا دڵم دا خورپە کە دەرگام کردەوە سیرەکەم خۆیەتی کۆڵوانەیەکی داوە بەسەریدا کە تەڕە و ئاو بە سوچەکانی دادێتە خوارەوە تاکو ئەژنۆی لە قڕولی تەدا شێوەیەکی زۆر سەیری هەیە منی شێنامە ژوورەوە دوای بەخێرهێنانی پرسییم چۆنە بەم لێزمە و بارانە و بەم شێوە هاتوویت وتی ئەوەی نردبووت هێنامی ئێرە وتی تۆزۆر بیرت کردووم و تاسەمت کردووە منیش نەم توانی دڵت بشکێنم بۆیە بەم شەوە شوومە هاتم منیش زۆر سرم سوڕما پێم باش نەبوو بڵێم کەسم نەناردۆ بە شوێندا بۆیە وتم سوپاس بۆخوا زوو گەشتیت ئەگەر نا من ئەهاتم بۆ لای تۆ بە خزمەتکارەکەم وت ئای بۆ بێنە چوو ئاوی گەرمی بۆ هێنا جلوبەرگیشت و قاچ و قۆڵی لە قوڕا پاکردەوە ئەمجا خزمەتکار بردیە ژووری خۆگۆڕین جوانترین بەرگی پۆشی و تەڕەکانی هەڵخست ئەمجا پێکەوە دانیشتین پێموت با خواردنت بۆ بێنێ وتی برسیم نییە ئەم جاوتم شەراب بێنن پەسەندی بوو ئەم جاوتی چێ گۆرانی بچڕێ وتم، خانمەکە من. کەچی وتی، حەزم لە دەنگت نییە. وتم، کەواتە یەکێک لە کەنیزەکانم. دیسان وتی، نەخێر حەزم لێیان نییە. ئەمجا وتم، ئەی کێ گۆرانیمان بۆ بڵێ؟ وتی، هەستە بچۆ یەکێکمان لە دەرەوە بۆ بێنە، ڕزگارمان بکە. لە ماڵ چوومە دەرەوە. هەر ڕۆشتم تا گەشتمە سەر شەقامەکە سێرم کرد لە کەناری ڕێگاکە عجەمیە خێرا خێرا دارەکەی دەستی ئەدا بە زەویدا و ئەیشیڕان خوای هەر کەسێک گوێ لە گۆرانیم ناگرێ لەو کاتانەدا کە گۆرانیە چڕم و گاڵتەشم پێکا لەو کاتانەدا کە بێدەنگە بم سزای خراپی بدا منیش لی نزیک بوومە پرسیما خۆ گۆرانی بێژی وتی بەڵێ وتم دەیت لەگەڵم و ئەم شەومان بۆ خۆش بکەی وتی کەوا تا دەستم گرە و با بڕۆین دەستم گرت و بەرەو ماڵم برد وتم خاتون ئەمەش گۆرانی بێژێکی کوێر کچەوتی بیهێنە بابێ خواردنم بۆ هێنا تێری خوارد و دەستی شت ئەمجا شەرابم بۆ خستە بەردەم سێ پێکی لەویش خواردەوە پرسی تۆ چیت وتم ئیسحاقی کوڕی ئیبراهیمی مسلیم تیئا ناوی تۆم بیست بوو ئێستا وا لە تەکدا دائنیشم منیژوتم منیش بەختیارم بەخۆشیەکەت. ئەو بە منی وت گۆرانیەکم بۆ بڵێ ئیسحاق گیان منیش عودەکەم گرت بەدەستەوتم بە چاوان گۆرانیەکم وت ئەمجا پێیوتم خەریکە ئەبیت بە گۆرانی بێش دیسان پرسی کەسێ نییە لەم ماڵەدا گۆرانی بزانێ وتم بەڵێ ژنێکەیە وتی فەرمانی پێبدا بە ئەویش بیڵێ وتم جامتمانەی پێ بکەین کە گۆرانی بێژە وتی بەڵێ خاتون دەستی بە گۆرانی کرد کوێرەوتی هەر گۆرانی نەبوو ئەوش بە توڕێەوە عودەکەی لەو لاوەدانەوتی ئەوەی ئێمە چڕیمان زاڵ بووین بە سەریدا تۆش خێرێکمان پێ بکە و شتێ بڵێ کوێرەکەش وتی عودێکم بۆ بێنن کە دەستی کەسی بەرنەکەوتبێ منیش بە خزمەتکارەکەم وت بڕۆ عودە نوێیەکەم بۆ بێنە کە دا دەستی خۆی نەسمیدا دەستی بە شێوەیەک پێکرد من نەمەزانی و ئەم دوو دێڕە شعرەی وت چەند شەو درێژ بێ تێک ناچێ ژوان با تاریکیش بێ و ئەنگوستە چاوان هێندەمان وت و تاسەمان نشکە تاکو یارەکەم بووە دەرگاوان کچەکە بە وەڕزبوونێکەوە سەیری کردم وتی هەر سەعاتێک سنم بۆ ئەمە فراوانە بێ ڕێ بدە با بڕوە منیش هەندێ بە قوربان و بە ساقی بووم دەستەکانی ماچ کرد ئەم جا پێکەنی و منیش بە کوێرە موت دەیجانەکەم با گوێمان لە دەنگە خۆشەکەت بێ ڕوو دەکەی خستەوە سەرڕانی کەوتەوتنی گۆرانی کە گۆرانیەکەی تەواو کردوتی تەناوم منیش خزمەت کارەکەم بان کردوتم ئەو مۆمە داگیرساوە هەڵگرە و لەگەڵی بچۆ سەراوەکەی پیشاندە دوای هەندێک کوێرە هەر نەهاتە دەرەوە وتم خزمەت کار هاواری لە هەستا و هات وتی گەورم کوێرەکە ون بوو وتم کوڕە نابێ ئەو ماڵەمان هەموو پشکنی نەمان دۆزیەوە ئەمجا بۆم دەرکەوت کە ئەو کوێرە شەیتان بووە